پاری بیست و هەشت بۆ خەڵکی ئاشکرا بکە کە متمانەت پێیان هەیە. ئازیزان، خاتوو ئەرنست جد لە هاوڕێیانی من کە لە نیۆیۆرک دادەنیشت ماوەیەک لەمەوبەر خزمەتگوزارێکی دامەزراند. ئەو لە کاتی گفتوگۆ لەگەڵ خزمەتکارەکەیدا بڕیاری دا کە لە دووشەممەی یەکەمی مانگ دەست بکات بە کارەکەی لەو ماوەیەی کە تا ڕۆژی دووشەممە مابوو. خاتوو ئەرنست جد لەگەڵ خاوەنکاری پێشووی، ئەو خزمەتگوزارەدا پەیوەندییان کرد و دەربارەی ڕەفتار و کردار و تایبەتمەندییەکانی تر هەندێک پرسیاری کرد. خاوەنکاری پێشوو هەندێک شتی سەبارەت بە خزمەتگوزارەکە وت کە خاتوو جندی نیگەران کرد. زانیارییەکان جۆری ڕەزامەندی نەبوون، بەڵام خاتوو جند ویستی دەربارەی متمانەکردن بە خەڵکان تاقیکردنەوەیەکی هەبێت. هەر لەبەر ئەم هۆیە کاتێک خزمەتکارە لاوەکە بۆ دەست پێکردنی کارەکەی سەردانی کرد ئەم قسانەی لە خاتوو جن بیست. نلی، دوێنێ تەلەفونم کرد بۆ خاوەن کارەکەت. ئەو دەیگوت تۆ دروستکار و ڕەوشت جوانی، لە خواردن دروستکردنیشدا بە ڕادەی پێویست شارەزاییت هەیە. لە هونەری پەرستیاری و چاودێری کردنی منداڵاندا هەروەها زانیاری باشت هەیە. بەڵام وتی کەمێک ناڕەک و پێچی و جوان ماڵەکە خاوێن ناکەیتەوە. بەڵام من وا دەزانم. کە درۆی کردووە چونکە ئەو جلە پاک و خاوێنانەی کە لەبەرت کردوون ئاماژەیە بۆ ڕێک و پێکی و خو ڕەوشتی جوانت دڵنیام کە خو ڕەوشتمان پێکەوە دەگونجێت جێی سەرنجە کە پاش ماوەیەک هەر بەم جۆرەش بوو ئەو متمانەی کرد بە نلی ئەویش هەوڵی دا تاکو بەوان بسەلمێنێ کە شایستەی ئەو متمانەی ئەوانە خانووەکە بەردەوام لە تاو پاک و خاوێنی دەدرەوشایەوە نلی هەوڵی دەدا زیاتر لەو سەعاتەی کە بڕیاریان دابوو کار بکات تاکو قسەی ژنی خاوەن کارەکەی دەربارەی ئەو ڕاست بێ. بەڕێز ساموئیل و یوکلین سەرۆکی لۆکۆمۆتیۆ شەمەندەفەر دروستکردنی بالدوین دەڵێت، ئەگەر متمانەتان بە خەڵک هەبێت و ستایشی توانایی و بەهرەیان بکەن، ئەوا زۆر ئاسانتر دەتوانن لەگەڵیان بگونجێن و بە مەبەستی خۆتان بگەن بە واتایەکی باشتر. ئەگەر دەتانەوێت سیفەتێک لە بەرامبەردا پتەو بکەن، دەبێت وای دەربخەن کە ئەم سیفەتە لە خوو ڕەوشتە باش و بڵاوەکانی ئەوە. شکسپیر، شاعیر و نووسەری گەورەی ئینگلیزی کە ڕۆژگار شایەتی بە بایەخبوونی بەرهەمەکانی دەدات دەڵێت، ئەگەر بێبەشم لە هەبوونی سیفەتێکی پەسەندکراو، ئەوا وای دەربخەن کە خاوەنی ئەو سیفەتەن. هیچ عەیبێکی نییە ئەگەر هەوڵ بدەن ئەم شێوازە دەربارەی خەڵکانی تریش بەکار ببەن. ئەگەر خەڵکانی تر خاوەنی خووڕەوشتێکی جوانن کە ئێوە بەلاتانەوە جوانە، ئەوا بە ئاشکرا ئەوەی پێ بڵێن، بە واتایەکی ڕوونتر. خەڵکان بکەنە خاوەنی هەستی ناوبانگ پەیدا کردن، لەم حاڵەتەدا ئەوان هەوڵ دەدەن خۆیان بەو جۆرە لێبکەن کە ئێوە پێتان خۆشە و نائومێدتان ناکەن. ژوژە لوبلان لە کتێبێکدا کە بە ناوی ژیانی من لەگەڵ مترلینگ دا نووسیویەتی باسی بەسەرهاتی خزمەتکارێکی هەژار دەکات کە توانی بە کاریگەری هاندان و متمانەبەخۆبوون ژیانی خۆی بگۆڕێت. ئەو دەنووسێت، ئەو خزمەتکارەی لە میوانخانەی بەرامبەر ماڵەکەم خواردنی بۆ دەهێنام ناوی مری بوو کە پێیان دەوت مری قاپشۆر، چونکە لە قاپشۆردنەوە دەستی پێکردبوو. ئەم کچە شتێک بوو هاوشێوەی دێو و درنج، چاوەکانی لۆچ بوون، قاچەکانی خوار و چەند کەموکورتییەکی لاشەیی تری هەبوو. ڕۆژێکیان ئەو کاتێک کە قاپێ مەعکەرۆنی بۆ من هێنابوو پێم وت، خاتوو مری! ئێوە نازانن چ گەنجێکی گرانبەها و کەمیاب لە ناختاندا بوونی هەیە. مری کە عادەتی وەها بوو هەستەکانی خۆی دەشاردەوە، لە ترسی ئەمەی، نەکوو کاریگەری ئەم شایستەی من لە ڕوخساریدا دەرکەوێت، ماوەیەک بێدەنگ بوو، پاشان، بە هێمنی، قاپە مەعکەرۆنیەکەی لەسەر مێزەکە دانا و ئاهێکی هەڵکێشا وتی، خاتوون، ناتوانم باوەڕ بە قسەکانتان بکەم. ئەو ئەگەرچی بە ڕووکەش وتی، ناتوانێت قسەکانم وەربگرێ، بەڵام لە ناخەوە ئەو قسانەی قبوڵ کردبوو لەمەڕ کەموکورتی ئەندامەکانی و ناشیرینی ڕوخساری، کەوتبووە گومانەوە. مری بەبێ ئەوەی پرسیارێک کات چوو بۆ چێشتخانە و من بینیم کە لە ئاوێنەکەدا سەیری خۆی دەکرد لە ژێر لێوەوە ڕستەکەی منی دووپات دەکردەوە هەر ئەم ئاگادارکردنەوەیە بەس بوو تا ئەو وردە وردە بۆ خۆی بایەخ و ڕێز دابنێت و ئەمە سەرنجڕاکێشترین گۆڕانێک بوو کە لە دەروونی ئەودا هاتبووە دی ئەو دەستی کرد بە چاودێری ڕاست و دروست لەسەر وەزعی خۆی و ئەمەش جێی بایەخە کە بوترێت چیدی نەمامی جوانی ئەو گەشەی سەند و زۆری نەبرد کە ئەو حاڵەتە ناشیرینەی ڕوخساری گۆڕدرا بە جۆرێک لە قورسی و سەنگینی. بەڵێ دوو مانگ پاش ئەوە کە ئەوم بە جێ دەهێشت، هەواڵی بە من دا کە بە زوویی لەگەڵ برازاکەی سەرۆکی میوانخانە هاوسەری دەکات. مری، لەگەڵ ئەو سوپاسەی کە بە بۆنەی ئاگادارکردنەوەکەی من کردی، بە ڕوونی بە منی وت، ئێستا دەبینی کە چیدی بۆ خۆم دەبمە خاتوونێک. دەبینن کە چۆن یەک ڕستەی کورت ئاوا موعجیزەی بەدی هێنا و لە ماوەیەکی کوردا ژیانی کەسێکی ئاوەژوو کرد. هەق بە ژرژە لوبلانە چونکە ئەو مری قاپشۆری بەشێوەیەکی پاکتر و گەرم و گوڕتر لەوە بینی کە هەبوو ئەوەش کە بینی بەوی تێگەیاند و مری هەروەها خاتوو لەبلانی لەو بۆچوونەی نائومێد نەکرد. هانری کلی ریسنر ئەو کاتەی کە دەیویست لەشکری پیادەی ئەمریکای جێگیر لە فەڕەنسادا دزە بکات لە شێوازی دروستکردنی بۆچوونی باش و جوان سوودی وەردەگرت. ژەنڕاڵ جیمس هاربورد کە یەکێکە لە خۆشەویسترین ژەنڕاڵەکانی ئەمریکا بە ڕیسنری وتبوو، ئەم دوو ملیۆن سەربازە پیادەی کە لە فەڕەنسادا جێگیرن لە باشترین سەربازانێکن کە تا ئێستا دیبێتم. ڕیسنر لەم وتە زیادەڕەویانەی ژەنڕاڵ جیمس هاربور سوودی وەرگرت و لە هەر هەلێک کە دەهاتە پێش ئەوەی بە گەرم و گوڕییەوە بۆ سەربازەکان نەقڵ دەکرد بەڵام هەرگیز نەیدەوت ژەنڕاڵ لە ستایشکردندا زیادەڕەویی کردووە. ڕیسنەر دەیگوت، من کارم بە دروست یان نادروست بوونی وتەکەی ژەنڕاڵ نەبوو، تەنها دەمزانی کە سەربازەکان بۆ ئەوەی شیاوی ستایشەکەی ژەنڕاڵ بن، هەوڵ دەدەن خۆیان بگەیەننە ئاستی تایبەتمەندی پێویست. پەندێکی بەربڵاو هەیە کە دەڵێت، ئەگەر دەتەوێت کەسێک بکوژیت، ئەوا ئەو بەدناو بکە. لە بەرامبەریشدا دەبێ بوترێت، ئەگەر مەبەستی خزمەتکردنی کەسێکت هەیە، ئەوا خۆشناوی بکە و بزانە بەرەنجام چی دەبێ. هەموو خەڵک بەبێ ئیستیسنا، واتە هەڵاوێردن لە دەوڵەمەند و هەژار، شەریف و ناپاک، زانا و نەزان، پیر و لاو دەیانەوێت شیاوی ئەو متمانەیە بن کە کەسانی تر پێیان دەدەن. بەڕێز لاوز لە بەرپرسانی زیندانی سینگ سینگ دەڵێت، پاسەوانێکی بەندینخانە نابێت لە بەرامبەر بەندیەکان بە ناشیرینی قسە بکات، لە ڕووبەڕووبوونەوە لەگەڵ کەسێکی نادروست و ناپاک تەنها یەک ڕێگەی هەیە بۆ زاڵبوون و ئەویش ئەمەیە لەگەڵ ئەودا بەجۆرێ ڕەفتار بکەن کە گوایە پیاوێکی شەریفە و شەریف بوونی ئەو بۆ ئێوە سەلمێنراوە. ئەو تاکە ناڕاست و خوار و خێچە لەم جۆرە مامەڵە کردنە وەها خۆشحاڵ دەبێت کە مومکینە خۆی لەگەڵ ئەو بۆچوونەی ئێوەدا هاوگونجاو بکات. هەر بۆیە ئەم ڕێسایەش ڕەچاو بکە. لایەنی بەرامبەر بکەرە خاوەنی نازناو و ناوبانگ. تاکو خۆی بکاتە شیاوی ئەو ناوە جوانەی کە تۆ دەیدەیتێ. لەم حاڵەتەدا هەردوولا دەگەنە ئاکامی خۆیان.